ئیبن ئیسحاق دەفەرموێت، هۆزەکانی قوڕەیش هەمووی بانگ کران بۆ خانووەکەی عەبدوڵڵای کوڕی جەدعان، چونکە ئەو لەو ڕۆژەدا بەتەمەنترین کەسی مەککە بوو، سەروەری دانیشتووانی مەککە بوو. لەوێ کوڕانی بەنی هاشم و بەنی موتەلیب و کوڕانی بەنی ئەسەدی کوڕی عەبدعوزا و زوهرەی کوڕی کیلاب و تەیمی کوڕی موڕە کۆبوونەوە و پەیمانیان دا هەر ستەم لێکراوێک ببینن لە شاری مەککە و لە دەرەوەی شاری مەککە لایەنگری بکەن تا مافی خۆی بۆ بگێڕنەوە ئەو پەیمانەشیان ناونا پەیمانی فزول پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئاماژە بۆ ئەو پەیمانە دەکات کە ڕازی بووە پێی پێی خۆش بووە کە لە ئیسلامیشدا پەیمانی وەها هەبێت بۆیە لە یەکێک لە فرموودەکانیدا ئاماژە بۆ ئەو پەیمان نامەیە دەکات و ناوی پەیمان نامەی متەیبینی لێدەنێت سەبارەت بە متەیبین ئەهلی سیرە هەموو کۆکن لەسەر ئەوەی کە پێش پەیمانەکەی عەبدولموتەلیب نییە بەڵکو پەیمانی فزولە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەشداری تیا کردووە وە مەبەستیشی لە موتەیبین هەر ئاماژە کردن بووە بۆ حلف الفضول پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە چەند فەرموودەیەکدا باسی ئەم پەیمان نامەیەی کردووە بەم جۆرە یەکەم عبدڕحمانی کوڕی عوف ڕزای خوای لێبێ گێڕاویێتەوە لە پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ کە فەرموویەتی لەگەڵ ئامۆزاکانمدا ئامادەی پەیمانی متەیبین بووم من ئەو کاتە منداڵ بووم پێم خۆش نییە هەموو شترێکی قەڵە و سەروەت و سامانێکی گەورەم بدەنێ بەوەی کە ئەو پەیمانە بشکێنم و نەیهێنمەدی دوو جوبەیری کوڕی مطعم ڕزای خوای لەبێ گەڕاوێتەوە لە پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ کە فەرموویەتی پێم خۆش نییە مێگەلێ گوشتری قەڵەوی سوورم پێ ببەخشێت لە بەرامبەرەوە نامەکەی ناودارن نەدووە هەڵبوەشێنمەوە سێ، لە ڕیوایەتێکی تردا پێغەمبەر درودی خوای لەسەر بێت دەفەرموێت، لە خانووەکەی عەبدوڵای کوڕی جودعان ئامادەی پەیمانێک بووم لە وشترە سوورە قەڵەوەکانم پێ باشترە، ئەگەر لە ئیسلامدا هەمان پەیمانم لێ داوا بکرێت بۆ جێبەجێکردنی، ئامادە دەبم. پەیمانی موطیبین کە پێغەمبەری ئازیز درودی خوای لەسەر بێ باسی کردووە هەمان پەیمانی فزولە چونکە پەیمانی موطیبین پێش لە دایک بوونی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بوو وەک ئیبن و حەبان دەفەرمێت ئەو پەیمانی موطیبینەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ناوی دەبات لە فەرمودەی سەحێتا پەیمانی فضولە نەک پەیمانی مطیبینی پێش لە دایک بوونی پێغەمبەر درودی خوای لەسەر بێ وە ئەوانەی کە حیلف الفضولیان بەرپا کرد هەر ئەوانە بوون کە حیلفی مطیبینیان بەرپا کرد بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دووەمیش هەر ناو دەبات بە حیلف المطیبین پەیمانی فزور هەر لە ناو مسلماناندا مابووەوە تا دوای پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتێک کە پێشەوە حوسینی کوڕی علی ڕزای خوای لێبێ دەمەقاڵەی بوو لەگەڵ ئەمیری مەدینەدا هەمان شتی دووبارە کردەوە ئبن ئیسحاق دەفەرمێت یەزیدی کوڕی عبدوڵا بۆی گەڕامەوە کە حوسینی کوریالی ڕزای خۆی لەبێ لەگەڵ وەلیدی کوڕی عوتبەی کوڕی ئەبوو سوفیاندا دەمەقاڵەیان بوو وەلید ئەو ڕۆژە ئەمیر بوو لەسەر شاری مەدینە دەمەقاڵەکەیان سەبارەت بە ماڵێک بوو لە زیل مروە وەلید تونند و تیژ بوو بەرامبەر حوسێن چونکە خۆی بە ئەمیر دەزانی بە سەر شاری مەدینەوە و مافی حوسەینی نەئەدایەوە بە حوسەین حوسەینیش ڕەزای خوای لێبێ فەرمووی سوێند بەخوا یان مافی خۆم بۆ دەگێڕیتەوە یان شمشێرەکەم دەگرم بە دەستەوە دەچمە مزگەوتی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و جاڕ دەدەم بۆ بەرپاکردنی حلف الفضول عەبدوڵڵای کوڕی زوبێر لەوێ ئامادە بوو کاتێ کە گوێی لەو قسەیە بوو وتی منیش سوێند دەخۆم بەخوای گەورە ئەگەر ئەو جاڕ بدات بۆ بەرپاکردنی حلف الفضول منیش شمشێرەکەم دەگرم بە دەستمەوە و دەچم لەگەڵیدا دەبم تا مافی بۆ وەردەگرمەوە یاخود لەگەڵیدا دەمرم. ئەو هەواڵەش گەیشتەوە بە مەسوەرەی کوڕی مەخرەمی کوڕی نوفەلی زوهری، ئەویش هەمان شێوە وەڵام درایەوە. و گەیشت بە عەبدولڕەحمانی کوڕی عوسمانی تەمیمی، ئەویش هەمان هەڵوێستی هەبوو. ئەم هەڵوێستانە گەیشتەوە بە وەلید، ئەویش ناچار لەبەر بەرپانەکردنی ئەو جۆرە کارە مافی حوسەینی گێڕایەوە و کۆتایی بە کێشەکە هێنا. شەڕی فیجار. ئیبن هیشام دەفەرموێت، کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێت تەمەنی لە چواردە یان پانزە ساڵیدا بوو، شەڕی فیجار لە نێوان قوڕەیش و کینانەی هاوپەیمانی لە لایەک و قەیسی کوڕی عەیلان لە لایەکی ترەوە ڕوویدا. ئەوەی بەرپاشی کرد عەروەی ڕەحال بوو، کاتێ وشترێکی باربەری نوعمانی کوڕی مونذیری گرتبووە خۆ و داڵدەی دابوو. بەڕاسی کوڕی قەیس وتی، تۆ ئەتوانیت بە هەمان شێوە وشترێکی کاروانبەری کینانی قوڕەشی بەو شێوەیە داڵدە و پەنا بدەی؟ ئەویش وتی، بەڵێ، سوێن بەخوا هەمان شێوەشم لە دەست دێت. پاشان بەڕاست ڕقی ئەمەی لێ هەڵگرت و چوو بە دوایدا و پەلاماری دا و کوشتی. لە مانگە حەرامکراوەکاندا ئەمە ڕوویدا. بۆیە ناو برا بە جەنگی فیجار. لێرەدا ئاماژە بە شەڕی فیجاری یەکەم دەکات و سەبارەت بە جەنگی فیجاری دووەم ئیبن و ئیسحاق دەفەرمێت جەنگی فیجار بەرپا بوو کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ تەمەنی بیست ساڵان بوو واتە پێنج ساڵ دوای جەنگی فیجاری یەکەم بۆیە ناونراوە جەنگی فیجار چونکە هەردوولا کینانە و قوڕیش لەلایەک و قەیسی کوڕی عیلان لەلایەک هەرچی سەروەری و شکۆمەندی شاری مەککە کە بە هۆی کەعبەوە هەیبوو پێشێلیان کرد. سەرۆکی قوڕەیش لەو کاتەدا حەربی کوڕی ئومەییە بوو. بەیانی تا نیوڕۆ قەیسی کوڕی عەیلان سەرکەوتنی بە دەست هێنا بەسەر قوڕەیشدا و لە نیوەڕۆ بەدواوە قوڕەیش سەرکەوتنی بە دەست هێنا دژ بە قەیسی کوڕی عەیلان. کاری شوانێتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و بەشداری کردنی لە بازرگانیدا. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەر لە سەرەتاوە نەیدەویست ئەرک بێت بەسەر ماڵی مامیدا، ئەگەر بیر بکەیتەوە لە کەسێک کە بێ دایک و باوک و بێ خوشک و برا بێت، لە ماڵی مامیدا شەو و ڕۆژ چۆن دەباتە سەر، لەگەڵ هەژاری و بێدەرەتانی ئەبو تالیب، چونکە دەستکورت بوو، بۆیە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ ڕازی نەبوو کە دانیشێت و ئەوان کاسپی بکەن و بیدەن بەم تا بیخوات، بەڵکو هەر لە منداڵییەوە بوو بە شوان. نەیدەویست لەسەر ماندووبوونی خەڵکی تر بژی، بەڵکو بە عارەقی نەوچەوانی خۆی دەویست نان و پارەی خۆی پەیدا بکات، هەتا دەستی کرد بەو کارەی کە سەرجەم پێغەمبەرانی تر سەلامی خوایان لەسەر بێ کردوویانە، ئەویش شوانێتی مەڕ بوو. ئەبو هورەیرە ڕەزای خوای لێ بێ دەیگێڕێتەوە کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ دەفەرموێت، هیچ پێغەمبەرێک لە پێغەمبەرانی خوا نەهاتووە کە شوانی مەڕی نەکردبێت، هاوەڵانی وتیان، تۆش ئەی پێغەمبەری خوا؟ ئەویش فەرمووی، بەڵێ منیش لەسەر چەند قیراتێکی کەم شوانیم دەکرد بۆ دانیشتوانی مەککە. لە ڕیوایەتی عەبدەی کوڕی حەزەنی دەفەرموێت، خاوەن وشترەکان و خاوەن مەڕەکان دەمەقاڵەیان بوو لای پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ، هەموو لایەکیان شانازییان بە خۆیانەوە دەکرد، پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، موسا کاتێک خوا کردێ پێغەمبەر شوانی مەڕ بوو، داودیش کاتێک خوا کردێ پێغەمبەر شوانی مەڕ بوو، وە منیش کاتێک خوا ناردمی شوان بووم، شوانی هەندێک لە مەڕەکانی خزمانم بووم لە شاخەکانی ئەجیاد دەم لەوەڕاندن، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کە گەورە بوو وەکو باقی پیاوەکانی ناو شاری مەککە خۆی سەرقاڵ کرد بە بازرگانی کردنەوە، بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتێک کە شاری مەککەی ئازاد کرد چاوی کەوتەوە بە شەریکە کۆنەکەی کە ناوی سائیبی کوڕی ئەبی سائیب بوو، یادی زەمانی زووی لەگەڵ کردەوە کە هەردووکیان بەیەکەوە قازانج بە شەراکەت ئیشیان دەکرد و بازرگانییان دەکرد، وەک لەو ڕیوایەتەدا هاتووە کە دەفەرموێت، کاتێ کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ بە شەریکە کاری کۆنی خۆی گەیشت لە کاتی گرتنەوەی شاری مەککەدا کە ناوی ئەبو سائیب بوو پێی فەرموو، پێشوازی دەکەم لە برا و شەریکم، کە هیچی لێ نەدەشاردمەوە، دەمەقاڵێی لەگەڵم دا نەدەکرد. ئەی سائیب! چەند کارێکت دەکرد لە زەمانی نەفامیدا لێت وەرنەدەگیرا، ئەو کارانە ئەمڕۆ لێت وەردەگیرێت. وە سائیبیش شانازی دەکرد بە کارکردنی لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ و باسی خووڕەوشتی جوانی پێغەمبەری دەکرد و دەیگێڕایەوە و دەیفەرموو، کاتێ کە سائیبیش بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشت بە پێغەمبەری وت، ئەی پێغەمبەر درودی خوای لەسەر تۆ شەریکەکارم بوویت لە زەمانی پێشتردا و چاکترین شەریک هەر تۆ بووی دەمەقالت لەگەڵ نەدەکردم و هیچت لێ نەدەشاردمەوە. ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. صلی اللە علیە وسلم وسلم. ژن هێنانی پێغەمبەر درودی خوای لەسەر بێت ئیبن هیشام دەفەرموێت، کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ تەمەنی گەیشتە بیست و پێنج ساڵ خەدیجەی کچی خوەیلدی خواست، ئیبن ئیسحاق دەفەرموێت، خەدیجەی کچی خوەیلد ئافرەتێکی بازرگانی ناو شاری مەککە بوو، خاوەن پارە بوو و سەروەر و شکۆمەند بوو، پیاوانی بە کرێ دەگرت و شەراکەتی لەگەڵدا دەکردن بۆ سەر مەرزی شام، قوڕەیش هەر هەموویان سەرقاڵ بوون لەو کاتەدا بە بازرگانیەوە، کاتێ هەواڵی پیاوێکی دەستپاک و داوێن پاکی پێگەیشت کە ناوی محەممەدە پێی خۆش بوو کە کەسانێکی وا بگرێت بە کرێ و کار بکات لە ماڵەکەیدا هەر لەبەر دەستپاکی و خوڕەوش جوانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ خەدیجە ناردی بە دوایدا پێشنیارێکی خستە بەردەم کە بەشداری بکات لە بازرگانیەکەیدا بۆ مەرزی شام پەیمانیشی دا بە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ ئەگەر ئەو ڕازی بێت و بەشداری ئەو بازرگانیە بکات ئەوا لە هەموو کەس چاکتر پاداشتی بداتەوە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ ڕازی بوو و پێشنیارە و لەگەڵ خزمەتکارەکەی خەدیجەدا کە ناوی مەیسەرە بوو بەڕێکەوت بەرەو مەرزی شام پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ ئایا قازانجی لەم کارکردنەدا چی بوو وەڵامی ئەم پرسیارە تەنها لە یەک فەرموودەدا هاتووە کە زەعیفە و لە جابیرەوە کە دەڵێت، کرێی خۆم وەردەگرت لە خەدیجە. لەو دوو سەفەرەدا بەشداریم کرد بۆ لای مەرزی شام بۆ جەرەش. هەموو سەفەرێ بە قەلووسێ واتە بە وشترێکی سێ ساڵ. ئیبن ئیسحاق دەفەرموێت، خەدیجەی کچی خوەیلد ئافرەتێکی زۆر ژیر و وریا بوو، خوای گەورە دەیویست زیاتر ڕێزی پێ ببەخشێت، ئەویش لە ڕێگەی کردنی بە هاوسەری پێغەمبەرەکەی خۆی. کاتێک کە مەیسەرە گەڕایەوە و هەواڵی پێغەمبەری درودی خوای لەسەر بێ گەیاند بە خەدیجەی خاوەنی، خەدیجەش وەکو دەگێڕنەوە پێغەمبەری بانگ کرد و پێی وت، ئەی ئامۆزا من تۆم زۆر چووە بە دڵا، لەبەر نزیکی و خزمایەتی و لەبەر پلەبەرزی و خووڕەوشت جوانی و دەست پاکی و ڕاستگۆییت. پاشان خۆی پێشنیاری کرد بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێت تا بیخوازێت. خەدیجەش ئەو ڕۆژە گەورەترین و ناودارترین ئافرەتی بازرگانی ئەهلی مەککە بوو، چ لە سەروەت و ساماندا و چ لە سەروەری و سەربەرزیدا، خەدیجە زۆری پێخۆش بوو کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ ڕازی بێت و بیخوازێت، پێغەمبەریش دروودی خوای لەسەر بێ ئەم مەسەلەیەی درکاند لای مامەکانی و پاشان حەمزەی کوڕی عەبدولموتەڵیبی برای شیری و مامی خۆی لەگەڵ پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ بەڕێ کەوتن بۆ لای خەدیجەی کچی خوەیلدی کوڕی ئەسەد، لەوێ خەدیجەیان خواست بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ. لە ڕیوایەتێکی زەعیفی ئیبن عەباسدا ڕەزای خوای لێ بێ هاتووە کە خەدیجە خۆی وای کرد کە باوکی قایل بکات بەوەی کە ڕازی بێت لەسەر ئەو کارە بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەک دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوای ئەوەی داوای خەدیجەی کرد باوکی ڕازی نەبوو کە خەدیجە بدات بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ خەدیجەش داوەتێکی ئامادە کرد بۆ پیاوانی قوڕیش و شەرابێکی زۆری بۆ ئامادەکردن پاشان پیاوانی بەرزی قوڕیشی هاتن بۆ ئەو داوەتە و نانیان خوارد و شەرابیان زۆر خواردەوە تا هەمویان سەرخۆش بوون پاشان خەدیجە لەناو هەموو کەسانی قوڕەیشدا کە لەوێ بوون بە باوکی وت کە محەممەدی کوڕی عەبدوڵا هاتووە بۆ داوام و تۆش ڕازی بە ئەویش ڕازی بوونی خۆی ڕاگەیاند خەدیجەش پۆشاکێکی تازی کرد بە بەری باوکیدا چونکە عادت وابوو ئەو زەمانە کە دەبوو کچ شتێ بکات بۆ باوکی پاشان کاتێ باوکی خەدیجە سەرخۆشیەکەی بەریدا و هاتەوە هۆش خۆی تەماشای کرد بەرگێکی تازەی لەبەردایە و وتی ئەمە چییە من بۆ وام خەدیجەش وتی ئەی منت مارە نەکرد لە محەممەدی کوڕی عەبدوڵا ئەویش وتی چۆن چۆن من مارت دەکەم لە کابراایەکی بێ باوک نەخێر شتیوا ناکەم خەدیجەش وتی، بۆ شەرم ناکەیت لە خۆت؟ ئەتەوێت لە لای قوڕەیش خۆت بە بێ عەقڵ بزانیت و ئەتەوێت خەڵکان بزانن تۆ سەرخۆش بوویت و وا و وا بووی؟ قسەی بۆ کرد تا ڕازی بوو بە شووکردنی بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ. مارەییەکەی وەکو ئیبن هشام دەفەرموێت، بیست وشتری دوو ساڵان بوو. تەمەنی خەدیجە لە دوو ڕیوایەتدا هاتووە. ئیبن ئیسحاق دەفەرموێت، خەدیجە کاتێک کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ خواستی تەنها تەمەنی بیست و هەشت ساڵ بوو و لە ڕیوایەتێکی تردا ئیمامی واقیدی دەفەرموێت لە تەمەنی چل ساڵیدا بوو، دیارە ڕیوایەتەکەی ئیبن ئیسحاق لە پێشترە و نزیکترە لە ڕاستیەوە، چونکە واقیدی مەتروکە و حەدیسی لێوەرناگیرێت ئیبن ئیسحاق دەفەرموێت، خەدیجەش یەکەم ئافرەت بوو کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بیخوازێت تا لەلای بوو بە هیچ جۆرێک ژنێکی تری نەهێنا بەسەریدا هەموو منداڵەکانیشی کە خوای گەورە پێی بەخشی بوو لە خەدیجە بوو جگە لە ئیبراهیم ئەوانیش قاسم کە کونیەی بوو واتە بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەوترا ابو القاسم لەگەڵ کوڕەکەیدا کە ناوی عبداللە بوو کە نازناوی تیب و تاهیری لێ نرابوو، لەگەڵ چوار کچە بەڕێزەکەیدا، ڕوقیە و زەینەب و ئومو کەلثوم و فاتیمە. تازەکردنەوەی کەعبەی پیرۆز. ئیبن هیشام دەفەرموێت، کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێت تەمەنی سی و پێنج ساڵ بوو، قوڕەیش هەموویان کۆبوونەوە بۆ بنیاتنانەوەی کەعبە، تا سەر لە نوێ تازەی بکەنەوە و نیازیان وابوو کە بەرزی بکەنەوە و سەربانی بۆ دروست بکەن چونکە کەعبە سەرەتا بەرزە کەڵەکێک بوو و سەربانی نەبوو و بە ئەندازەی باڵای پیاوێک بوو دەیانویست بەرزی بکەنەوە چونکە هەندێک لە چەتەکان دەرکیان کردبوو بە گەنجینەکەی ناو کەعبە و دزی بوویان ئەبی توفەیل دەفەرموێت، کەعبە لە زەمانی نەفامیدا کەڵەکێکی بەرد بوو، دیوارەکانی کۆن بوو و کەلەبەرەکانی بزنی پێوە دەچوو، سەقفی نەبوو، بۆیە سەرەتا بەرگێکیان بۆ کەعبە دروست کرد بۆ ئەوەی کە ئاژەڵ نەچێتە ناوی. بەردە ڕەشەکەش وەک ڕێزێک دانرابوو لەسەر دیوارەکەی. کەعبەش ئەو کاتە چوارگۆشە نەبوو، بەڵکو خڕ بوو وەکو ئەڵقە و تەنها دوو ڕوکنی هەبوو. کەشتییەک لە وڵاتی ڕۆمەکانەوە بەڕێ کەوت تا گەیشتە نزیک جدە، لەوێ شکا و پەکی کەوت. قوڕەیش ویستیان بچن دارەکەی بهێنن، چاویان بە ڕۆمییەکی دارتاش کەوت، داوای دارەکانی کەشتییەکەیان لێ کرد و ئەویش پێی بەخشین، ڕۆمییەکە و دارەکەشیان هێنا بۆ بنیاتنانەوەی کەعبە. قوڕەیش وتیان، بەم دارەی کە هێناومانە ماڵەکەی خوای خۆمانی پێ بنیات دەنێین و دروستی دەکەین، لە کاتێکدا ویستیان ئەو کەڵەکە دیوارانەی کەعبە بڕوخێنن، بینیان لەسەر ئەو کەڵەکە گەورانە ڕەشمارێکی گەورە هەبوو، سەری پشتی ڕەش بوو و سەرسنگی زۆر سپی بوو، کاتێک کە نزیک دەبوونەوە لە کەعبە تا بیڕوخێنن، مارەکە پەلاماری دەدان و شاڵاوی بۆ دەبرن و ئەوانیش دەترسان، پاشان پاڕانەوە لە خوای گەورە و وتیان، خوایە! ئێمە تەنها ڕێز و تەشریف نەبێت بیگەیەنین بە ماڵەکەی تۆ، نیازی هیچ شتێکی ترمان نییە، ئەگەر پێت خۆشە ئەمەمان لێ دوور بخەرەوە و پەروەردگار ئەگەر ڕازی نیت چی دەکەیت بیکە بە ویستی خۆت. ئەڵێن، گوێیان لە شتێک بوو لە ئاسمان هاتە خوار، تەماشایان کرد، باڵندەیەکی ڕەشی گەورەیە. سەرپشتی و سەرسنگ و هەردوو قاچی سپییە. زۆر گەورەتر بوو لە مرۆڤ. هات بە هەردوو چنگی پەلاماری مارەکەیدا و هەڵیگرت. دووری خستەوە بۆ شوێنێکی زۆر دوور و فڕێیدا. ئیبن ئیسحاق دەفەرموێت، کاتێک کۆبوونەوە بۆ ڕووخاندنی کەعبە و تێکدانی دیوارەکانی ئەنجامدرا، ئەبو وەهبی کوڕی عەمری کوڕی عایس هات و ویستی بەردێک لە کەعبە لابدات، بەردەکە لە دەستی کەوتە خوارەوە و چووە شوێنی خۆی لە ناو کەڵەکەکەدا. ئەویش ڕووی کردە کۆمەڵانی قوڕەیش و پێی وتن. ئۆ کۆمەڵانی قوڕەیش! بە هیچ شێوەیەک پارەی حەرام تێکەڵاوی ئەو پارەیە مەکەن کە ئامادەتان کردووە بۆ دروستکردنەوەی کەعبە. بەو شێوەیە ڕازی بوون کە مارەیی ئافرەتی داوێن پیس و پارەی سوو و پارەیەک کە لە زوڵم پەیدا کرابێت تێکەڵ بەو پارەیەی نەکەن کە بۆ دروستکردنەوەی کەعبە ئامادەیان کردووە. خەڵکان زۆر دەترسان لەوەی کە چۆن ئەو کەڵەکە دیوارانە تێک بدەن و بیڕوخێنن، چونکە ئەمە ماڵی خوای گەورەیە، تا ئەوە بوو وەلیدی کوڕی موغیرە وتی، ئەوا من دەستپێشخەری دەکەم لە ڕووخاندنیدا. پاچی هەڵگرت و چووە سەر دیواری کەعبە و وتی، خوای گەورە! خۆت دەزانیت کە تەنها مەرامی خێر نەبێت هیچ نیاز و مەرامێکی ترمان نییە بە حەرەمی ماڵی خۆت. لایەکی ڕووخاند. ئەو شەوە هیچ کەس نەیدەوێرا نزیک بکەوێتەوە لە کەعبە. وتیان. تەماشای وەلید دەکەین ئەگەر خوا غەزەبی لێگرت و لە ناوی بر تا بەیانی دیارە پێی خۆش نییە کە کەعبە دروست بکەینەوە ئەگەر هیچیشی لێ نەهات دیارە پێی ڕازیە و ئێمەش بەشداری دەکەین ئەوە بوو بەیانی هەمووی چاوەڕێی وەلید بوون کە بینیان وەلید سەلامەتە و هیچی لێ نەهاتووە چوو خەریکی کارەکەی دوێنێ بوو تا تەواوی بکات پاشان هەر هەموویان بە یەکجار چوون و یارمەتیان دا لە هەڵوەشاندنەوەی کەعبەدا هەڵیان کەن تا گەیشتە بناغەکەی پێغەمبەر ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ کە چەند بەردێکی سەوز بوو بە یەکەوە لکابوو وەکو سمی وشتر پاشان قڕیش ڕوخاندیان و بە بەردەکانی شیوی شاری مەکە دروستیان کردەوە ئەو بەردانەیان بەسەر شان هەڵدەگرت دروستیان کرد و بەرزیان کردەوە بە ئەندازەی بیست گەز بە ئاسماندا و لە کاتێکدا پێغەمبەر درودی خی لەسەر بێت لەگەڵیان بەری لە ئەزنادەوە دەهێنا پۆشاکێکی خەتخەتاوی لەبەردا بوو پۆشاکەکەی لەبەر خۆی دانا و کردێ سەرشانی بۆ ئەوەی بەردەکە ئازاری شانی نەدات هاواری لێکرا ئەی محەممەد عورتت داپۆشە ئیتر دوای ئەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ عەورەتی بە هیچ شێوەیەک نەبینراوە وە ماوەی نێوان بنیاتنانەوەی کەعبە تا هاتنی وەحی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ تەنها پێنج ساڵ بوو لە ڕیوایەتێکی تردا لە جابیری کوڕی عەبدوڵاوە ڕەزای خوای لێبێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەردی لەگەڵ دەگوازنەوە و پەشتەماڵێکی لەبەردا بوو مامی پێی وت، ئای برازام! ئەو بۆچی پۆشاکەکەت ناکەیتەوە بیکەیتە سەر شانت تا بەردی بخەیتە سەر، بۆ ئەوەی سەرشانت ئازاری پێ نەگا. ئەویش پەشتەماڵەکەی لە خۆی کردەوە و کاتێک ویستی بیکاتە سەر شانی بە پشتا کەوت و بورایەوە. دوای ئەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەرگیز بە ڕووتی نەبینراوە. لە ڕیوایەتێکی تردا لە ئەبی توفەیلەوە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، کاتێ کەعبە دروست کرایەوە، خەڵکی هەموویان بەردیان دەهێنا بۆ دروست کردنەوەی کەعبە سەر لە نوێ، پێغەمبەریش درودی خوای لەسەر بێ هاوکاری دەکردن، کاتێ پۆشاکەکەی دانا لەبەر خۆیدا و کردیە سەر شانی هاواری لێ کرا، عەورەتت داپۆشە، پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەردەکەی فڕێدا و پۆشاکەکەی لەبەر کردەوە. لە ڕیوایەتێکی تردا لە عەباسەوە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، کاتێ بەردمان دەگواستەوە بۆ کەعبە، قوڕەیش هەموو کەسانێکیان دوو دوو بەردیان دەهێنا و ئافرەتانیش ئاویان دەکێشا بۆ دروستکردنەوەی کەعبە، وە من و پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتێ بەردمان بەسەر شان دەگوێزایەوە و کراسەکانمان لەبەر خۆمان دادەنا و دەمانخستە سەر شانمان و بە ڕووتی دەڕۆیشتین ئەگەر خەڵکانێکمان لێ نزیک ببوایەوە خۆمان دادەپۆشی جارێکیان کە دەڕۆیشتین پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە پێشەوە بوو جلێکی لەبەر دابوو دای کەند و بە پشتا کەوت. منیش بەردەکەم لەسەر شانم فڕێدا و تەماشام کرد چاوی ئەبڵەق بووە بەرەو ئاسمان و وتم، ئەوە چیتە؟ ئەویش هەستا و پەشتەماڵەکەی دایەوە بە خۆیدا و فەرمووی، من داوام لێ کراوە کە هەرگیز بە ڕووتین نەگەڕێم، دەفەرموێت، منیش ئەم وتەیەم دەشاردەوە لە خەڵکی نەوەک بڵێن محەممەد شێت بووە، تاکو خوای گەورە پێغەمبەرایەتی پێغەمبەری درودی خوای لەسەر بێ، ئاشکرا کرد. دوای دروستکردنەوەی کەعبە و خۆ ئامادەکردن بۆ جێگیرکردنەوەی حەجرەلئەسوەد، لەو کاتەدا قوڕەیش بوو بە دامەقاڵە و پەیدابوونی شەڕ و سەرهەڵدانی ناکۆکی و دووبەرەکایەتی لەناویاندا. ئیبن ئیسحاق دەفەرموێت، هۆزەکانی قوڕەیش دوای ئەوەی هەموو بەردەکانیان کۆ کردەوە بۆ دروستکردنەوەی کەعبە، هەموو خێڵێک بە جیا بەردی بۆ خۆی دەهێنا، بۆ ئەوەی سەروەری بە جیا بۆ خۆی تۆمار بکات، کە دروستیان کرد و گەیشتنە شوێنی جێگیرکردنی بەردە ڕەشەکە، هەموو تیرە و هۆزێک دەیویست ئەو سەروەرییە بۆ خۆی بەرێت، تا هاوپەیمانێتی یەکتریان دەکرد بۆ دژایەتی کردنی یەکتری، تا وەخت بوو شەڕ دروست بێت لە ناویاندا. هەندێک ئەهلی ڕیوایەت دەگێڕنەوە، کە ئومەیەی کوڕی موغیرە، بە تەمەنترینی کەسانی ناو قوڕەیش بوو، سوڵحی کردن بەوەی پێی وتن، هەر کەسێک بەیانی زوو هاتە مزگەوتەکە، واتە ناو کەعبە، ئەوا ئەوە بکەن بە حەکەم لە نێوانی خۆتاندا و لە قسەی دەرمەچن. هەموویان بەم پێشنیارە ڕازی بوون. بەیانیش یەکەم کەس هاتە مزگەوتی کەعبەوە پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ کە تەماشایان کرد وتیان، ئەوە ئەمینی دەست پاکە، ئێمە ڕازی دەبین، ئەوە محەممەدە. کاتێ نزیک بوویەوە لێیان، هەواڵەکەیان بۆ گێڕایەوە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، پۆشاکێک بهێنن. کاتێ هێنایان بە دەستی موبارەکی خۆی بەردە ڕەشەکەی خستە سەر پۆشاکەکە پاشان داوای کرد لە هەموو هۆزەکانی قوڕەیش کە هەریەکەی چمکێکی بگرن ئەوە بوو هەمویان هەڵیان گرت و بەرزیان کردەوە کاتێ گەیشتە جێی خۆی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە دەستی خۆی بەردە ڕەشەکەی لەو جێگەیە دانا لە ڕیوایەتێکی تردا عەبدوڵای کوڕی سائیب ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، کەعبەمان نۆژەن کردەوە تا گەیشتینە شوێنی دانانی بەردە ڕەشەکە کە لە شێوەی سەری پیاودا بوو، زۆر بریقەدار بوو، بە چەشنی ئاوێنە بوو کە مرۆڤ خۆی تیا دەبینی، هەموو هۆزێک لە هۆزەکانی قوڕەیش دەیانوت دەبێ ئێمە بیکەینە شوێنی خۆی و کەس بەشداریمان نەکات. لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت، قوڕەیشییەکان دەمەقاڵەیان بوو تا نزیک بوو شەڕێکی گەورە بەرپا بێ لە نێوانیاندا، وتیان، یەکەم کەس دێتە ژوورەوە لە دەرگای بەنی شەیبەوە، ئەوە بکەن بە حەکەم لە نێوانتاندا. ئەو ڕۆژە یەکەم کەس کە هات، پێغەمبەری خوا بوو دروودی خوای لەسەر بێ، کە ناویان دەبرد بە ئەلئەمین. وتیان، ئەوە محەممەدی متمانەپێکراو و دەستپاکە و ڕازین بە هەموو بڕیارێکی. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ، پۆشاکێکی داوا کرد، پاشان ئامادە کرا و ڕاخرا و بە دەستی موبارەکی بەردەکەی خستە سەر و هەموو تیرە و هۆزەکانی شاری مەککەی بانگ کرد و هەر یەکەی چمکێکیان گرت، پاشان هەڵیان گرت و بە دەستی موبارەکی خۆی بەردەکەی خستە جێی خۆی. لە ڕیوایەتەکەی ئیمامی عەلیدا ڕەزای خوای لێ بێ دەفەرمێت، کاتێ کەعبە ڕووخا، دوای جورهم قوڕەیش دروستیان کردەوە و کاتێ گەیشتە شوێنی دانانی بەردە ڕەشەکە، لە ناوخۆیاندا بوو بە دەمەقاڵێیان لەسەر ئەوەی کامیان دایبنێن ڕێکەوتن دادوەرێک دابنێن تا دادوەر بێت لە نێوانیاندا دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ هات و بەو شێوەی پێش و باسکرا ڕێکی خستن قڕیش بەو جۆرە کەعبەیان دروست کردەوە بەڵام پارە و خەرجی تەواویان نەبوو تا کەعبە لەسەر بناغی پێغەمبەر ئیبراهیم سەلامی خی لەسەر بێ دروست بکەنەوە لەبەر ئەوە بەشێک لە کەعبەیان بۆ بنیاد نەنرا و وازیان لێ هێنا و ناویان لێ نا حیجر. پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەوەی گێڕایەوە و ویستی وابوو کە دیسان کەعبە بڕوخێنێ و بنیاتی بنێتەوە بەڵام ویستەکەی خۆی نەهێنایە دی لەبەر بەرژەوەندی ئیسلام و موسوڵمانان. عائیشە ڕەزای خوای لێ بێ دەفەرمێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئەی عائیشە! لەبەر ئەوە نەبوایە کە قوڕەیش هێشتا نزیکن لە نەفامییەوە و تازە موسوڵمان بوون ئەوا فەرمانم دەدا کەعبە بڕوخێنن و ئەوەی کە لێیان تەرک کردووە بیکەمەوە سەری و دەرگاکەی بلکێنم بە زەوییەوە، دوو دەرگای ڕۆژهەڵات و ڕۆژئاوای بۆ دروست بکەم و بیگەیەنمەوە سەر بناغەکەی ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ. هەروەها لە ڕیوایەتێکی تردا هەر لە عائیشەوە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، پرسیارم کرد لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ، ئایا حیجر بەشێکە لە کەعبە یان لە دەرەوەی کەعبەیە پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەڵێ بەشێکە لە کەعبە وتم ئەی بۆچی نەیان کردە ناو کەعبەوە پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی قەومەکەت خەرجیەکەیان دەری نەدەهێنا تا ئەویش بکەنە ناو کەعبەوە وتم ئەی پێغمبەری خوا ئەی بۆ دەرگاکەیان بەرز دروست کردووە فەرمووی خزمەکانت وایان کرد بۆ ئەوەی تەنها کەسانێک کە خۆیان بیانەوێت بچێتە ناوی و کەسی تر نەچێتە ناوی لەبەر ئەوە نەبێت کە خزمەکانت تازە موسوڵمانن و نزیکن لە زەمانی نەفامیەوە ئەترسم کە دڵیان بگۆڕێت من ئەو بەشە بکەمەوە سەر کەعبە و دەرگاکەی بلکێنم بە زەویەوە گەر وا نەبوایە بەو جۆرە دروستم دەکردەوە مەقامی ئیبراهیم هەر لە زەمانی ئیبراهیمدا سەلامی خوای لەسەر بێ و زەمانی پێغەمبەریش درودی خوای لەسەر لکابوو بە دیواری کەعبەوە تا ئیمامی عومەر لە زەمانی خۆیدا دووری خستەوە لە کەعبە قەتادە ڕزای خوای لێبێ دەفەرموێت مەقامی ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ هەر لە کۆنەوە لکا بوو بە دیواری کەعبەوە تا ئیمامی عومەر ڕزای خوای لێبێ دووری خستەوە لە کەعبە ئەڵلقەی چوارم خوای گەورە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەپارێزێت لە پێش ناردینیدا بە پێغەمبەرایەتی ئیبن ئیسحاق دەفەرموێت پێغەمبەری ئازیز درودی خوای لەسەر بێ گەورە بوو خوای گەورە پاراستی لە هەموو کارێکی نابەجێ و نەفامی چونکە دەیویست ئەو هەموو ڕێز و سەروەریەی پێ ببەخشێت و بیکاتە ڕیزی پێغەمبەرانەوە سەلامی خوایان لەسەر بێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ناو خزمەکانیدا لە هەمویان خوڕەوش جوانتر بوو لە هەموویان چاکەی زۆرتر بوو، لە هەموویان بەشەرەفتر بوو، لە دراوسێیەتیدا لە هەموویان چاکتر بوو، لە هەموویان لەسەرخۆتر بوو، لە هەر هەموویان ڕاستگۆتر و دەستپاکتر بوو. دوورترین کەس بوو لەو خراپانەی کە مرۆڤی پێ لەکەدار دەبێت. خزمانی خۆی بە دانپیانانی خۆیان نازناوی سادقەلئەمینیان لێنابوو. چونکە خاوەنی ئەو هەموو خوو ڕەوشتە جوانە بوو. لەو نموونە بەرزانەی کە ئەم ڕاستیە دووپات دەکاتەوە و دەری دەخات، یەکەم، ئیمامی عەلی ڕەزای خوای لێبێ دەفەرموێت، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرموویەتی، نیازی ئەنجامدانی شتێکی ناشرینم نەکردووە لەوەی کەسانی زەمانی جاهیلی کردوویانە، تەنها دوو جار نەبێت. هەردوو جارەکەش خوای گەورە منی پاراست شەوێکیان گەنجێک لە قوڕەیش لەگەڵم دابوو لە ناو مەڕەکاندا و هەردووکمان دەمان لەوەڕاندن پێم وت ئاگات لە مەڕەکانم بێت تا ئەم شەو دەچمە مەکە و شەوچەرە دەکەم وەک گەنجانی مەکە شەوچەرە دەکەن وتی بەڵێ منیش چووم تا گەیشتمە یەکەم خان و لە خانووەکانی مەکە گوێم لە دەنگی گۆرانی و دەف و جوزەلە بوو وتم ئەمە چیە؟ وتیان ئەوە فڵان ژنە شووی کردوە بە فڵان پیاو. باسی پیاوێکی قوڕەیشیان کرد کە کچێکی قوڕەیشی گواستۆتەوە. منیش وەستام لەوێ و ویستم گوێ بگرم لە ئاهەنگەکە. دەست بەجێ چاوم چووە خەو و خەوم لێ کەوت. تا گەرمایی تیشکی خۆری بەیانی بە ئاگای هێنامەوە. پاشان هاتمەوە بۆ لای هاوەڵەکەم و پێی وتم چیت کرد؟ منیش هەواڵەکەم بۆ گێڕایەوە، پاشان شەوی دووەمیش بە هەمان شێوە دووبارەم کردەوە و بە هەمان شێوە هاتم تا گوێ بگرم، بەڵام بە هەمان شێوە چاوەکانم چووە خەو تا تیشکی ڕۆژ بە ئاگای هێنامەوە. گەڕامەوە بۆ لای هاوەڵەکەم و هەمان شێوە پرسیاری لێ کردم و وتی، چیت کرد؟ منیش لە وەڵامدا وتم، هیچم نەکرد. پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرموێت، وەڵڵاهی دوای ئەو دوو جارە، نیازی هیچ کارێکی ناشرینم نەبووە لەو کارانەی خەڵکی نەفامی ئەنجامیان دەدا تا پەروەردگار ڕێزی لێگرتم بە پێغەمبەرایەتی دوو عروەی کوڕی زوبێ ڕزای خوای لێبێ دەفەرمێت دراوسەیەکی خەدیجەی کچی خوەی لێت خالی ڕازی بێت بۆی گەڕامەوە وتی گوێم لێ بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە خەدیجەی دەفەرموو پێش ئەوەی ببێت بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەی خەدیجە وەڵاهی من هەرگیز لات ناپەرستم و هەرگیزیش عوزا ناپەرستم خەدیجەش لە وەڵامدا دەیوت باشە لێگەڕێ لە لات و لە عوزاش لات و عوزا دوو بت بوون لە زەمانی جاهلیەتدا هەبوون سێ زەیدی کوڕی حاریسە ڕەزای خوای لێبێ دەفەرمێت جارێکیان لە خزمەت پێغەمبەردا درودی خوای لەسەر بێت تەوافم دەکرد بە چواردەوری کەعبەدا هەر بە ئەنقەست دەستم دا لە یەکێک لە بتەکانی ناو کەعبە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی دەستی لێ مەدە. دووەم جاریش هەر وام کرد و فەرمووی، ئایا پێم نەوتی دەستی لێ مەدە؟ دەفەرموێت، سوێند بەو خوایەی کە ڕێزی لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ گرتووە لەو دوو جارە بە دواوە دەستم بە هیچ بتێک دانەهێناوە و پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی لە هیچ بتێک نەداوە تا خوا ڕێزی لێگرت بە پێغەمبەرایەتی لە بایەخدانی خوای گەورە بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەوە بوو کە پاراستی لەو داهێنراوانەی لە زەمانی جاهیلیدا لە حەجدا دروست کرابوون وەکو ئەوەی کە هاوبەش پەیداکاران لایان سوکی بوو خەڵکی مەککە بچنە ناو خەڵکی دەشتەکیەوە و بوەستن لەگەڵیاندا لە عەرەفات بەڵکو لەو بەری عەرەفەوە بۆ خۆیان دادەنیشتن لە ژێر سێبەردا و دەبوایە دەشتەکیەکان و عەشایەرەکان بچن لەو بەر شاخی عەرەفەوە لەبەر خۆرەکەدا بوەستن. جوبەیری کوڕی موتعیم ڕەزای خوای لێبێ دەفەرمێت، پێغەمبەری خوام بینی درودی خوای لەسەر بێ پێش ئەوەی کە وەحی بۆ بێت بەسەر حوشترەکەیەوە لە عەرەفات لەگەڵ خەڵکەکەدا وەستابوو لەگەڵیان دەڕۆشت و منیش پێم سەیر بوو. لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت، وشترێکم لێ ون بوو لە کاتی ئەنجامدانی حەجدا ڕۆیشتم تا بیدۆزمەوە، لای کێوی عەرەفە لەوێ چاوم بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کەوت کە لە ناو خەڵکاندا دەڕۆیشت و منیش پێم سەیر بوو وتم باشە خۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ خەڵکی مەککەیە لە ناو ئەم خەڵکانەدا چی دەکات بۆ لێرە وەستاوە چوار ئیبن عومەر دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێش ئەوەی ببێت بە پێغەمبەر لە خوارووی بەلدەح کە نزیکی شاری مەککەیە گەیشت بە زەیدی کوڕی عەمری کوڕی نوفەیل زەیدیش سفرەیەکی گۆشتی نزیک کردەوە لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێغەمبەریش درودی خوای لەسەر لێی نەخوارد و فەرمووی من لەو گۆشتە ناخۆم کە بۆ بتەکانتان سەربڕیوە و من لەو گۆشتەش ناخۆم کە ناوی خوای لەسەر نەهێنراوە. سەرەتای پێغەمبەرایەتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ خوای گەورە پێش ئەوەی پێغەمبەرایەتی ببەخشێت بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ، لە شاری مەککە بەردێکی هێنا بۆ زمان و سڵاوی لە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ دەکرد پێش بوونی بە پێغەمبەر جابری کوڕی سەمرە ڕزای خوای لەبێ دەفەرمێت پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرموویەتی من بەردێک دەزانم کە لە مەککەدا سەلامی لێ دەکردم پێش ئەوەی ببم بە پێغەمبەر و ئێستاش دەیناسمەوە لە ڕیوایەتێکی تردا هەر لە جابیرەوە ڕزای خوای لێبێ دەیگەڕێتەوە لە پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ کە فەرموویەتی بەردێک هەیە لە مەکە سەلامی لێدەکردم لە شەوانی بوونم بە پێغەمبەردا گەر بەلایدا تێپەڕم دەیناسمەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێش ئەوەی ببێت بە پێغەمبەر ڕووناکی دەهاتە بەرچاوی ئەویش ڕووناکی مەلایکە بوو و گوێشی لە دەنگ دەبوو دیارە دەنگی مەلائیکە بووە و ترساوە لەوەی کە تێک چوو بێت وەک ابن و عباس ڕزای خوای لێبێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە خەدیجەی فەرموو من ڕووناکیەک دەبینم و دەنگێک دەبیستم دەترسم کە تێک چوو بم خەدیجەش دەی فەرموو نەخێر خوای گەورە هەرگیز وات پێ ناکات وەرە با بچین بۆ لای وەرەقەی کوڕی نەوفەل پاشان چوون بۆ لای وەرەقە و بۆیان گێڕایەوە وەرەقەش وتی گەر ئەوە ڕاست بێت ئەو فریشتەی هاتووە بۆ لای تۆ هەر ئەو فریشتەیە کە هاتووە بۆ لای موسا سەلامی خوای لەسەر بێ و ئەگەر تۆ ببیت بە پێغەمبەر و من زیندوو بم باوەڕت پێ دەهێنم و سەرت دەخەم پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ سەرەتای پێغەمبەرێتی بە خەوی ڕاست دەستی پێ کرد کە وەک بەرەبەیان دەهاتە دی لە عائیشەوە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ هەر خەوێکی ببینیایە وەک ڕووناکی ڕۆژ لە بەرەبەیاندا دەهاتە دی، وە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ زۆر حەزی بە گۆشەگیری دەکرد و هەموو جارێ دەچووە ئەشکەوتی حیڕا و تیایدا دەمایەوە بۆ عیبادەت کردن و بیرکردنەوە لە ئاسمان و زەوی و کاروباری خەڵکان و گەڕانەوەیان بۆ لای خوا. دابەزینی وەحی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێت بەڕێزان دەستپێکردنی وەحی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ئەشکەوتی حێرا بوو ئەو کاتە تەمەنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە چل ساڵیدا بوو دابەزینی وەحی لە شەوی دووشەممەدا بوو کە شەوی پیرۆزی لەیلەتەلقەدر بوو بە بەڵگەی ئەو ئاەتەی کە خوای گەورە دەفەرمێت شهر رمضان الذی انزل فیه القرآن، البقرە، سەد و هەشتا و پێنج، وە هەروەها لە ئایەتێکی تردا سەبارەت بە حەڤەی مانگی ڕەمەزان کە جەنگی بەدر تیایدا ڕوویدا خوای گەورە دەفەرمێت، وما انزلنا علی عبدنا یوم الفرقان، الانفال چل و یەک، واتە، لە ڕۆژی فورقان، وە لە ئایەتەکەی تریش دا دەفەرموێت، انا انزلناه فی لیلە مبارکە انا کنا منذرین، دخان، سێ. سەبارەت بە سەرەتای هاتنە خوارەوەی وەحی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ، عائیشە ڕەزای خوای لێبێ دەفەرموێت، یەکەم شت لە وەحی کە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی پێکرد، خەوی ڕاست بوو. هەر خەوێکی ببینیایە وەکو ڕۆژی ڕووناک دەهاتە دی. پاشان خەڵوە و گۆشەگیری لا خۆشەویست بوو. دەچووە ئەشکەوتی حیرا و عیبادەتی تیا دەکرد و چەند شەوێک لەوێ دەمایەوە. پاشان دەگەڕایەوە و خواردنی دەبرد تا خوای گەورە فریشتەی بۆ نارد لە ئەشکەوتی حەرا و فریشتەکە هات بۆ لای واتە جبریل سەلامی خوای لەسەر بێ پێی فەرموو، بخوێنە. فەرمووی من خوێندەوار نیم. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی گرتمی و گوشیمی بە خۆیەوە. لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت قڕگی گرتم هەتا وای لێکردم زۆر ناڕەحەت بووم. پاشان بەری دام و دووەم جار پێی وتم بخوێنە. وتم من خوێندەوار نیم. گرتمی و گوشیمی بە خۆیەوە هەتا زۆر ناڕەحەت بووم. پاشان بەری دام. بۆ سێهەم جار پێی وتم بخوێنە من پێم وتەوە خوێندەوار نیم ئینجا گرتمی و گوشیمی بە خۆیەوە پاش کەمێک بەری دام و پێی وتم اقرا بسم ربک الذی خلق کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەمەی گوێ لێ بوو دڵی کەوتە لەرزە لەرز گەڕایەوە بۆ لای خەدیجە و پێیوت بمپێچنەوە و دامپۆشن. هەتا تۆزێ هۆشی هاتەوە سەر خۆی، پاشان هەواڵەکەی بۆ خەدیجە گێڕایەوە و پێی فەرموو، ترسام لە نەفسی خۆم کە تووشی شتێک بووبم. خەدیجەش فەرمووی، وەڵڵاهی هەرگیزا و هەرگیز خوا ڕیسوات ناکات. تۆ سەردانی خزمانت دەکەیت و یارمەتی هەژاران دەدەیت و دەستی بێنەوایان دەگری و ڕێز لە میوان دەگری. لە هەموو کارێکی چاکەدا دەستپێشخەری دەکەیت مژدەبێ ئەوەی هاتووە بۆلات فریشتەی خوایە نەک شەیتان تۆش خۆگربە پاشان بڕوای پێهێنا و شایەتی بەڕاستی پێغەمبەرایەتیدا پاشان خەدیجە بردی لەگەڵ خۆیدا تا گەیاندێ لای وەرەقەی کوڕی نەوفەل کە شارەزا بوو و نووسینی عەرەبی دەزانی و کتێبی لە عەرەبییەوە وەردەگێڕایە سەر زمانی عیبری و ئینجیلیشی دەنووسییەوە بە عەرەبی. پیاوێکی پیر و زانا بوو، لەو کاتەدا چاوی کز بووبوو. خەدیجە پێی وت، ئەی ئامۆزا! گوێگرە لە ئامۆزاکەت، بزانە چیت بۆ دەگێڕێتەوە. ئینجا وەرەقە گوێی لێگرت و پێی وت. ئەو فریشتەیەی کە هاتووە بۆ لات، هەر ئەو فریشتەیەیە کە هاتووە بۆ لای موسا سەلامی خوای لەسەر بێ، خۆزگە، خۆزگە من گەنجێکی بە توانا و زیندوو دەبووم کاتێ کە خزمەکانت دەرت دەکەن و شار بە دەرت دەکەن تا یارمەتی تۆم بدایە و تۆم سەر بخستایە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی. بۆچی ئەوانە من شار بەدەر دەکەن؟ ئەویش وتی. بەڵێ، هەر کەسێ ئەو بەرنامە و پەیامەی پێ بووبێت بۆ قەومەکەی، بێگومان قەومەکەی دژایەتیان کردووە. ئەگەر بێت و من بگەمە ئەو ڕۆژە، ئەوا یارمەتیت دەدەم و سەرت دەخەم بە سەرخستنێکی سەربەرزانە. پاشان ئەوەندەی پێ نەچوو وەرەقە مرد و وەحیش پچڕا. بەڵگەش بۆ ئەوەی کە وەرەقە بە مسوڵمانی مردووە و باوەڕی بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ هێناوە هەر لە سەرەتاوە ئەوەیە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێت دەفەرمێت، قسەی ناشرین مەڵێن بە وەرەقە. چونکە من بینیم بەهەشتێک یان دوو بەهەشتی هەبوو و لە ڕیواەتێکی تردا هاتووە کە زعیفە و ناکرێ بە بەڵگە ئەویش ئەوەیە پاشان وەحی بچڕا لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ نیگەران بوو دەچووە سەر لوتکەی شاخەکان و دەیویست لەوێ و خۆی بخاتە خوارەوە هەر کاتێک ئەو بچوایەتە سەر لوتکەی شاخێک جبریل سەلامی خوای لەسەر بێ خۆی نیشان دەدا و دەیوت ئەی محەممەد تۆ پێغەمبەری خوای بەڕاستی ئەویش دەهاتەوە هۆش خۆی و پاشان دەگەڕایەوە، بەو شێوەیە ماوەیەکی زۆر وەحی لێپچڕا، دوای ئەوە هەر دەچووە سەر لوتکەی شاخەکان و جبریلیش خۆی نیشان دەدا، ئەم ڕیوایەتە بە هیچ شێوەیەک ناکرێت بە بەڵگە، چونکە پێغەمبەران سەلامی خوایان لەسەر بێ گوناهکار نەبوون و گوناه ناکەن، چ جای گوناهی گەورەی وەک خۆ کوشتن و خۆ لە شاخ خستنە خوارەوە. لە جابیرەوە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، گوێم لە پێغەمبەر بوو دروودی خوای لە سەر بێ ماوەی پچڕانی وەحی دەگێڕایەوە و دەیفەرموو، لە کاتێکدا کە من دەڕۆیشتم بە ڕێگەیەکدا گوێم لە دەنگێک بوو لە ئاسمان و سەرم بەرز کردەوە و تەماشام کرد ئەو فریشتەیەیە کە لە حیراء هات بۆ لام بینیم لەوێدا دانیشتووە لەسەر کورسییەک لە نێوان ئاسمان و زەویدا ترسام و ئەمە ڕوویدا پێش ئەوەی خوای گەورە نوێژی لەسەر فەرز بکات و ئەبو سەلەمەش دەفەرموێت، ئەو ڕیجزە مەبەستی لە ئەوسانە، واتە خەڵکان لە هاوبەش بۆ خوا پەیدا کردن دوور بخەرەوە. لە ڕیوایەتێکی تردا پێغەمبەر دروودی خوای لەسەر بێ سەبارەت بە دووبارە بوونەوەی وەحی دەفەرموێت، چوومە ئەشکەوتی حیرا و کاتی مانەوەم لەوێ تەواو کرد، هەستام بڕۆم گەیشتمە ناو شیوەکە، بانگم لێکرا و تەماشای دوا و پێش و لای ڕاست و لای چەپی خۆمم کرد، هیچم نەدی. پاشان بانگم لێکرایەوە و سەیری ئاسمانم کرد، بینیم ئەو فریشتەیە لەسەر عەرشێکە لە هەوادا لە نێوان زەوی و ئاسماندا. زۆر ترسام تا جەستەم کەوتە لەرزە و هاتمەوە بۆ لای خەدیجە و وتم، دامپۆشن و ئاوی ساردم بەسەردا بکەن پاشان خوای گەورە ئایەتی، یا ایها المدثر، ی دابەزاند. شێوەکانی هاتنە خوارەوەی وەحی بۆ پێغەمبەر دروودی خوای لەسەر بێت چەندین جۆر بووە، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ زۆر ناڕەحەت بووە بە هاتنە خوارەوە و وەرگرتنی وەحی چونکە پەیوەندیکردنی جیهانێکی نادیارە، وەکو مەلائیکە بە تایبەتی بەڕێزترین و بەهێزترین مەلائیکەی خوای گەورە کە جبریلە سەلامی خوای لەسەر بێ لەگەڵ ئادەمیزاددا کە خوای گەورە بە لاوازی دروستی کردووە بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ هاتنی وەحی زۆر لەسەر گران بووە. عائیشە ڕەزای خوای لێ بێت سەبارەت بەو باسە بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت، ئەمبینی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ڕۆژێکی ساردی زستاندا وەحی بۆ دەهاتە خوارەوە، کە تەواو دەبوو ناوچەوانی ئارەقی لێ دەتکا، لە ڕیوایەتێکی تردا لە سەهلی کوڕی سەعدەوە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەحی بۆ دەهاتە خوارەوە زۆر قورس و ناڕەحەت دەبوو و ناوچەوانی ئارەقی لێ دەتکا وەک مرواری هەرچەندە لە زستانیشدا بوایە، لە ڕیوایەتێکی تردا، لە سەهلی کوڕی سەعدەوە ڕەزای خوای لێ بێت دەفەرمێت، کاتێ پێغەمبەر دروودی خوای لەسەر بێ وەحی بۆ بهاتایەتە خوارەوە زۆر قورس و ناڕەحەت دەبوو و ناوچاوانی ئارەقی لێ دەتکا وەک مرواری هەرچەندە لە زستانیشدا بوایە. لە ڕیوایەتێکی تردا عیبادەی کوڕی سامت ڕەزای خوای لێ بێ دەفەرمێت، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ هەر کاتێ وەحی بۆ بهاتایە خوارێ زۆر ناڕەحەت دەبوو، ڕەنگی دەموچاوی وەک تۆزاوی و خۆڵاوی لێ دەهات. لە ڕیوایەتێکی تردا عەبدوڵڵای کوڕی عەمر، ڕەزای خوای لێ بێت، دەفەرموێت، پرسیارم کرد لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و وتم، ئایا هەست دەکەیت بە هاتنی وەحی؟ فەرمووی، بەڵێ، گوێم لە زەنگۆڵە دەبێت، پاشان بێدەنگ دەبم و هەر جارێ کە وەحیم بۆ دێت گومانم وایە کە ڕۆحم دەردەچێت. لە ڕیوایەتێکی تردا عائیشە ڕەزای خوای لێ بێت دەفەرموێت، کە وەحی دەهات بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتی وا هەبوو بە سواری وشترەکەیەوە بوو ئەوەندە قورس دەبوو وشترەکەی خۆی پێ نەدەگیرا خەریک بوو دەکەوتە سەر زەوی و وشترەکەی نەیدەتوانی هەنگاو بنێت بەرەو دواوە یان بەرەو پێش یان لای ڕاست یان لای چەپ لە ڕیوایەتێکی تردا زەیدی کوڕی ثابت دەفەرمێت جارێکیان وەحی هاتە خوار بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕانی لەسەر ڕانم بوو کە وەحیەکە هاتە خوار ڕانی ئەوەندە قورس بوو لەسەر ڕانم هەتاوتم ئێستا ڕانم دووکەرت بووە لە ژێر ڕانی پێغەمبەردا درودی خوای لەسەر بێ لە ڕیواەتێکی تردا لە زەیدی کوڕی ثابتەوە ڕزای خوای لەبێ کە فەرموویەتی من وەحیم دەنووسی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەر کاتێک وەحی بهاتایە بۆ لای زۆر ناڕەحەتی توش دەبوو و ناوچاوانی ئارەقی لێ دەتکا. من وەحیم دەنووسی و تەواو نەدەبووم تا وام دەزانی کە قاچم لە ژێر ڕانی پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ دوو کەر دەبێت لە قورسی قورئانەکە و دەموت من هەرگیز بڕوا ناکەم جارێکی تر بتوانم بەو قاچانم بەسەر زەویدا بڕۆم تا تەواو دەبوو کە تەواو دەبوو دەیخوێندەوە بۆ من و من دەمنووسی بۆی و دوای ئەوە دەی فەرموو بۆم بخوێنەرەوە و منیش بۆم دەخوێندەوە ئەگەر هەڵەیەکم بکردایە ڕاستی دەکردەوە بۆم لە ڕێوایەتێکی تردا ئیبن و عباس ڕزای خی لەبێت دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ زۆر ناڕەحەت دەبوو بە هات نەخوارەوەی وەحی لێوەکانی دەجوڵاند بۆ ئەوەی ئەو وەحیەی کە هاتۆ بۆ لای لە بیری نەچێتەوە تاخوای گەورە ئاەتی بۆ هێنایە خوارەوە و دەفەرمێت و خۆی وا دەکات پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەرگیز بیری نەچێتەوە دوای ئەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ چی هاتووە بۆی بیری بۆ و هیچ وشەیەکی بیر نەچۆتەوە و لی تێک نەچووە عیشە ڕزای خوای لەبێ دەفەرمێت حارسی کوڕی هیشان پرسیاری کرد لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتی ئەی پێغەمبەری خوا چۆن وەحیت بۆ دێت؟ پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی، جار جار وەک دەنگی زەنگۆڵە دێت، ئەوە لە هەموو جارەکان ناڕەحەتتر و سەختترە لەسەرم، قسەم لەگەڵ دەکات و زۆر باش بە ئاگام کە چی دەڵێت، جار جاریش فریشتەکە بە شێوەی پیاوێک دێت بۆ لام، ئەمەیان ئاسانترە و لەگەڵم دەدوێت، منیش باش لە وتەکانی حاڵی دەبم، خوای گەورە بە دوو جۆری تریش وەحی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەنارد یەکەم بە خەوی ڕاست دووەم بە خستنە ناودڵ بەوەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ خوا وەحی بۆ دەنارد لە ڕێگەی خستنە ناودڵەوە بۆ ئەوەی پێغەمبەری خوش درودی خوای لەسەر بێ بیگەڕێتەوە بۆ هاوڵانی خۆی و بنووسرێتەوە ئەبوو ئەمامە ڕزای خوای لەبێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرموویەتی ڕۆحی پاک واتە جبریل خستویەتیە دڵمەوە کە هیچ نەفسێک نامرێت تا ڕزقی تەواو نەکات ئەی خەڵکان ئێوەش لە خوا بترسن و جوان بچن بەدەم ڕزقەوە. سەرەتای فەرز بوونی نوێژ. یەکەم شت کە لەسەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرز کرا نوێژ بوو لە عائیشەو ڕەزای خوای لێبێ دەفەرمێت، نوێژ فەرز کرا لەسەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە سەرەتادا دوو ڕکات دوو ڕکات بوو پاشان کاتێ مسوڵمانان جێگیر بوون و ئاسوودەیی ڕووی تێکردن خوای گەورە تەواوی کرد واتە کردی بە چوار ڕکات و لە سەفەریشیدا ئەو دوو ڕکاتە وەکو خۆی خوای گەورە هێشتیەوە ئیبن ئیسحاق دەفەرمێت کاتێ خوای گەورە نوێژی لەسەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرز کرد لەو سەری شاری مەککەوە جبریل سەلامی خوای لەسەر بێ هات بۆ لای پێغەمبەر و پاژنەی پێی دا بە زەویدا و لەوێدا کانییەک هەڵقوڵا لەو کانییە جبریل سەلامی خوای لەسەر بێ دەستنوێژی شۆرد و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ سەیری کرد کە چۆن دەستنوێژ دەشۆرێت ئەویش بە هەمان شێوە دەستنوێژی شۆرد و پاشان جبریل نوێژی لە پێش چاوی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەنجامدا لە ئوسامەی کوڕی زەیدەوە ڕەزای خوای لێبێ دەفەرمێت پێغەمبەر، درودی خوای لەسەر بێ، فەرموویەتی، جبریل دەستنوێژی فێر کردم. ئەو موسوڵمانانەی لە سەرەتای ئیسلامدا موسوڵمان بوون. محەمەدی کوڕی کەعب ڕەزای خوای لێ بێ دەفەرمێت، یەکەم کەس لەم ئوممەتەدا موسوڵمان بوو لە خزمەت پێغەمبەردا درودی خوای لەسەر بێ خەدیجە بوو، وە ئەو دوو پیاوەی یەکەم جار موسوڵمان بوون ئەبوبەکر و عەلی بوون. ئیبراهیمی نەخەعی دەفەرمێت، یەکەم کەسێک موسوڵمان بوونی لە خزمەتی پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ ڕاگەیاند ئەبوبەکر بوو بەڵگەش بۆ ئەمە فەرموودەکەی پێغەمبەرە دروودی خوای لەسەر بێ کە کاتێ ئەبوبەکریان زویر کرد ئەبوبەکریش سکاڵای خۆی بردە لای پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و پێغەمبەریش دروودی خوای لەسەر ڕووی کردە هاوەڵەکانی و فەرمووی خوای گەورە کاتێ منی نارد بۆ لای ئێوە هەر هەمووتان وتتان درۆ دەکەیت تەنها ئەبوبەکر وتی تۆ ڕاست دەکەیت و بە ماڵ و نەفسی لە خزمەتمدا بوو ئایا ئێوە واز لە هاوەڵەکەم دەهێنن بۆ من؟ لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت یەکەم کەسێک کە مسوڵمان بووە لە پیاواندا هاوەڵی پایە بەرز ئەبوبەکر بووە بە کۆکردنەوەی هەموو ڕیوایەتەکان دەتوانرێت بوترێت یەکەم کەس لە پیاواندا کە مسوڵمان بوو ئەبوبەکر بوو ڕەزای خوای لێ بێ وە یەکەم کەس لە منداڵاندا عەلی کوڕی ئەبی تالیب بوو ڕەزای خوای لێ بێ وە یەکەم کەس لە ئافرەتاندا کە مسوڵمان بوو خەدیجە بوو پاشان ئوم ئەیمن پاش ئەویش سومەیە وە یەکەم کەس لە مەوالیەکاندا واتە هاوپەیمانانی قوڕەیش مسوڵمان بووبێت زەیدی کوڕی خاریجە وە یەکەم کەس لە عەبدەکان بیلال و عامری کوڕی فوهەیرە و ئەبو فوکەیهە مەولای سەفوانی کوڕ ئومەییە و شەقڕانی خزمەتکاری پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ. سەبارەت بە تەمەنی ئیمامی عەلی ئەو کاتە منداڵ بوو، وەک ڕیوایەتەکەی یەعقوبی کوڕی سینان ڕەزای خوای لێ بێ دەڵێت، ئیمامی عەلی کاتێ کە موسوڵمان بووە هەشت ساڵان بووە، ئیبن ئیسحاق دەفەرمێت، یەکەم پیاوێک کە موسڵمان بووە لە خزمەت پێغەمبەردا درودی خوای لەسەر بێ و باوەڕی پێ هێناوە ئیمامی عەلی بووە کە کاتێ تەمەنی دە ساڵان بووە. ئیبن عەباس ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئاڵاکەی دایە دەستی ئیمامی عەلی لە جەنگی بەدردا، لەو کاتەدا تەمەنی بیست ساڵ بوو. واتە سیانزە ساڵی ناو شاری مەککە و هاتنی وەحی و دوو ساڵی ناو شاری مەدینە و هاتنی جەنگی بەدر ئەمە پانزە ساڵ کەواتە تەمەنی پێنج یاخود شەش ساڵان بووە کە موسوڵمان بووە وە لەو موسوڵمانە دێرینانەی کە لە پێش هاوەڵە بەڕێزەکانی ترەوە موسوڵمان بوون لە خزمەتی پێغەمبەردا درودی خوای لەسەر بێ عەمری کوڕی عەپس خۆی دەگێڕێتەوە سەبارەت بە چۆنێتی موسوڵمان بوونی کە چۆن هاتووە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و ناسیوێتی و کەوتۆتە گفتوگۆ لەگەڵیدا و وتوێتی، ئەی محەممەد! ئێستا کێت لەگەڵدایە لەسەر ئەم بیروباوەڕە؟ پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرموویەتی، یەک ئازاد و یەک کۆیلە، واتە ئەو ڕۆژە تەنها بیلال و ئەبووبەکری لەگەڵدا بووە. دوایی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ پێی ڕاگەیاندووە کە بگەڕێتەوە بۆ ناو قەوم و هۆزەکەی، تا خوای گەورە ئاینی خۆی بەرقەرار دەکات پاشان بگەڕێتەوە. عەمری کوڕی عەبس دەفەرموێت، ئەتبینی من چوارەم کەس بووم کە مسوڵمان بووم لە خزمەتی پێغەمبەردا درودی خوای لەسەر بێ، وە لە مسوڵمانە هەرە کۆنە پایەبەرزەکان عەبدوڵای کوڕی مەسعودە ڕەزای خوای لێ بێ کە دەفەرموێت، وەڵاهی من شەشەم کەس بووم کە مسوڵمان بووم، وە هیچ مسوڵمانێک جگە لەو شەش کەسە نەبێت، نەبوو لەسەر زەویدا کەواتە ئیبن مسعود شەشەم کەس بووە کە مسوڵمان بووە سەرەتای مسوڵمان بوونی ئەوە بووە کە کاتێ شوانی مەڕ بوو خۆی بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت من گەنجێکی چالاک و وریا بووم شوانی مەڕەکانی عقبەی کوڕی معید بووم ئەم لەوەڕاند لە شاخی بەرزی ئەجیادی پژمەککە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ ئەبوبەکردا ڕێیان کەوتە لای من و پێیان وتم ئایا هیچ شیرێکت لایە تا بیخۆینەوە؟ منیش وتم بەڵێ، بەڵام من متمانەپێکراوم و هیچ شیرتان نادەمێ، چونکە ئەوانە مەڕی من نین و ناتوانم شیرتان بدەمێ. دوای ئەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، بزنێکم بۆ بهێنە بەران لێی نەپەڕیبێت و هیچ شیری تێدا نەبێت. منیش چتیرێکم بۆ هێنا. لە ڕیوایەتێکی تردا دوو ساڵان یان سێ ساڵان بوو. هێنام و پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی هێنا بە گوانەکانی دا و دوعای کرد هەتا گوانی پڕ بوو لە شیر. شیرەکەی دۆشی و ئەبوبەکریش چوو شتێکی هێنا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ شیرەکەی دۆشیە ناوی. پاشان بە ئەبوبەکری فەرموو تێر بخۆرەوە. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ خۆی تێری خواردەوە و بەشی منیشی لێدا. پاشان فەرمووی گوانەکە، وەرەوە یەک و. هاتەوە یەک و وەکو یەکەم جار قەترە شیری تیا نەما پاشان دوابەدوای ئەوەی ئەمەم بینی لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ چوومە خزمەتی و پێم وت فێرم بکە ئەو قورئان و وتەیەی کە خوای گەورە بۆ تۆی هێناوە فێرم بکە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی هێنا بەسەرمدا و فەرمووی خوای گەورە ڕەحمت پێ بکات تۆ بەڕاستی منداڵێکی فێرکراویت دەفەرموێت وەڵاهی حەفتا سوورەتم لە دەمی پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ وەرگرتووە و لەبەرم کردووە کە هیچ کەسێک لەو کاتەدا ئەو سوورەتانەی لەبەر نەبووە تەنها من نەبێت وە لەو هاواڵە بەڕێزانی تر کە سەرتا مسلمان بوون ئەبوو زەڕی غەفاری و خەبابی کوڕی ئەرەت ڕەزای خوایان لێبێ و هەروەها زوبێری کوڕی عەوامیش کە لە تەمەنی هەشت ساڵیدا موسڵمان بووە.